بەشی هەژدە و کۆتایی، هەموو کارێ لە دنیادا بە بەختە. بەندیەکان سەبریان سوابوو تاقەتیان چوبوو دەقە بە دەقەیان دەژمارد تا بزانن سەرەنجام و ئاقیبەتی زیندە و ئەقدەس و منداڵەکەیان بە کوێ گەی و بۆچی زیندە کەوتۆتە زیندانەوە ئامادەبوون ئەم چیڕۆکە بە تامە زووتر تەواو بێ و بەس بزانن ئاقیبەتی ئەم ژن و مێردە دەگاتە کوێ زیندەش کە لەو ڕۆژانەدا دادگای هەبوو بە گوێرەی قسەکانی ئەوقات بۆی دەرکەوت بوو کە دادگا تەبریەی دەکات و سبە و دووسبەی دەقی بڕیارەکەی مۆر دەکرێ و ئازادی دەکەن بڕیاریدا پاش ماوەی چیڕۆکەکەیان بۆ تەواو بکات تا نەبێتە مەراقی دڵیان بۆیە هەرکە سفرەکەیان کۆ کردەوە بەر لەوەی داوای لێ بکەن یان وەکو شەوانی دیناز بکە و خۆی گران بگرێ بێ پێشەکی دەستی پێکرد بەڵێ هاوڕێیان کە لە گۆڵچێتی دەریان کردم پتر لە هەوڵ و خەمی ئەقدەسدا بووم. هەستم دەکرد کە گوناحبارمم بەرامبەری. دایک و باوکی حەقیان بوو نەفرەتم لێ بکەن. دەبوایە هەر ئەو ڕۆژەی کە دادگا لە بەشە میراتەکەم بێ بەری کردم وازم لە ئەقدەس هێنابا. بە تایبەتی کە ناسنامەم نەبوو. ئیدی ئومێدی کار پەیدا کردن و ماڵ و منداڵ بەخێو کردن مەحاڵ بوو. ئەم بیرانە چ سوودێکیان هەیە؟ هەڵەیەک بووە و کردم ئیدی ناچار بووم بە هەر نرخێ بووە ئەقدەس و مناڵەکەم ڕزگار بکەم عەسری ئەو ڕۆژە ئەقدەس وەکو هەمیشە هات بۆ کاروانسەراکە هەرچەند ماندوو بووم بەڵام بەسەر خۆمم نەهێنا بە هەر زەحمەتێ بوو هەستام و لەگەڵ ئەقدەس گیاندا بەرەو باغ کەوتینە ڕێ لە ڕێگادا ئەقدەس گوتی مێردی خۆشەویستم چیت کرد بۆ خانووەکە وەڵا چیت عرز بکەم سرم قاڵە ئەقدەس تەمەشایەکی نێوچەوەکانی کردم و گوتی زۆر قوڕس بووم چیدی کارم پێ ناکرێ کەسیش ئامادە نییە کارم داکێ ئەقدەس ڕاستی دەکرد منیش کە هیچم پێ نەدەکرا و هیچ چارەیەکم نەبوو گوتم وا چاکە بگەڕێیتەوە بۆ لای دایک و بابت ئەقدەس هێندە ناڕەحەت بوو بینی گیرا و بە زەحمەت هاتە وەڵام بە چ ڕوویەکەوە بە چ معلوم ڕێگام دەدەن بچمەوە ماڵیان سەیرم کرد قسەکەی زۆر ڕاست و ماقولە گوتم گاڵتەم کرد ویستم بزانم تۆ چ دەڵێ بەڵێنت دەدەمێ تا هەفتەیەکی دی هەموو شتێک جێبەجێ بکەم ئەقدەسی دڵپاکم باوڕی کرد و گوتی، چەندی بڵێی سەبر دەکەم، دەزانم خۆشت دەوێم و هەر کارێکت لە دەست بێ درێغیم بۆ ناکەی. ئەقدەسم گەیاندەوە ماڵی خەدیجە خانم، خۆشم چووم لە چاخانەیەک کە کۆنە جێگام بوو دانیشتم. هێندە پەست و غەمبار و پەشێو بووم ئاگام لە دەوروبەری خۆم نەبوو، وەکو ئەوانەی بەدەم خەوەوە قسان دەکەن بە دەنگی بەرز لەگەڵ خۆمدا دەدوام. لەپڕ دەستێکیان بە شانم دادا. ڕاپەڕی سەیرم کرد یەکێکە لە هاوشاریانم کە چەند جارێ لەو پێش بینی بوو پرسیەوە چیتە برادر لەگەر خۆتە قسان دەکەی ناکە گەمیەکانت غەرق بوو بن ماوەیەکە گازت دەکەم گوێت لێ نییە بڵێ بزانم چیتە هەرچەند گوتم هیچ نییە دەست بەردار نەبوو گوتی پێم بڵێ بەڵکو بتوانم یارمەتیت بدەم ناڕەحەتی و گیروگرفت دێتە ڕێی هەموو کەسێک هەموو هەر دیومانە شەرم مەکە بڵێ بزانم چیتە لە نووکەوە سەرگوزشتەکەم بۆ گێڕایەوە دوای ئەوەی تەواو بووم بە پێکەنینەوە گوتی زەمانێ بوو منیش وەکو تۆ بووم بگرە خراپتریش ویستم خۆم بکوژم بەڵام ئەو پیلانی خۆکوشت نەبووە مای ڕزگاریم بڕیارم دابوو ئەم نهێنیە بە بابم نەڵێم بەڵام چونکە دڵم بە تۆ دەسووتێ لە لای تۆ باسی دەکەم چاک چاو گوێت بکەرەوە ئەو قسانەی دیکەم لە مێشکتدا هەڵی بگرە و کاری پێ بکە منیش گوتم فەرم و گوێم لێتە تۆزە بێدەنگ بوو گوتی لێرە نابێ بابچینە دەرەوە پێت دەبێژم لە چاخانەکە دەرچوین چینە سەر جادەیەکی چۆڵ هاو شارێکم گوتی ئەم ئۆتومبیڵانە دەبینی گوتم بڵێ دەیبینم یەکێک لە دوا مۆدلەکان بدۆزەرەوە و خۆتی بخەبەر سەیرێکی یارۆم کرد و لە دڵی خۆم دەگوتم ناکا دیم بوو بێ ئەوە چ دەڵێ بەڵام چماکێکی شێتی پێوە دیار نەبوو گوتم ئەگەر لە بەرخاتری ئەقدەس و مناڵەکەم نەبواە تا ئێستا سەد کەڕەتان ئەمەم کردبوو ڕزگار بوو بووم هاوشار یەکەم پێکەنی گوتی نەکەرە گیان مەبەستم ئەوە نییە خۆت بکوژی ئەگەر بتەوی واز و حاڵت باش ببێ ئەمە نەخشەیەکی چاکە دەبێ باش دیقەت بدەیت کە یەکەم ئۆتۆمبیلەکە دوا مۆدیل بێ و دیار بێ کە خاوەنەکەی پارەدارە دووەم ئەگەر شفێرەکە پیرەمێرد یان ژنێکی جاهڵ یان چیژێ بێ زۆر باشترە چونکە ئەم بابەتە کەسانە ئامادەنین کاریان بگاتە لای پۆلیس و پۆلیسخانە سێم دەبێ بە جۆرێک خۆت بخیتە بەر ئۆتۆمبیلەکە کە تەنیا دەست و دەموچاوت بریندار بێ و ئەوجە بە ئاخ و ئۆفەوە هەستی و وەکو دەست و پێشکاوێک بە لەقەلەق هەنگاو بنێی و لە خۆتەوە قسەی بێ سەروبەر بکەی بەم شێوەیە دەتوانی پارەیەکی باش وەرگری و لێی خۆش بی بەڵام ئاگادار بە ئەم نەخشەیە لە سەری فلکەکان ئەنجام بدە چونکە خێرایی ئۆتۆمبیلەکان لە سەری فلکەکاندا کەمترە گوتم برادر من ناسنامەم نییە ناتوانم شکایت بکەم گوتی پێویست بە شکایت ناکە ئەگەر لە هەڵبژاردندا هەڵە نەکەی و بتانی ڕۆڵی خود بە چاچی ببینی کابرا پارەیەکی باشت دەداتێ و کارەکەت تەواو دەبێ. من بەم شێوەیە بووم بە خاوەنی هەموو شتێ. خۆت دەزانی من جگە لەمە هیچ چارەیەکی دیم نەبوو. ئەم کارەش لە هەموو فێڵەکان باشتر بوو. ئەگەر سەرکەوتم باشتر، ئەگەر ناش ئەوا ئاسوودە دەبم. خواحافیزیم لە کاکی هاوشاریم کرد و گەڕامەوە بۆ کاروانسەراکە. ئەو شەوە تا بەرەبەیان بیرم لەو نەخشەیە دەکردەوە کە خەویشم لێ کەوت، خەونی ئاڵۆزم بینی. سبەینێ زوو چووم بۆ بەر پۆستەخانەکە، کاغەزێکی پڕ سۆز و گودازم بۆ بابی ئەغدەز نووسی و هەموو شتێکم ڕوون کردەوە و نووسیم. بڕیارم داوە ئەوڕۆ خۆم بکوژم و ناونیشانی ماڵەکەی خەدیجەم بۆ نووسی و داوام لێ کرد کە بێت کچەکەی بباتەوە و ئاگاداری منداڵەکەی منیش بکات. کاغەزم خستە پۆستەوە. بۆ ئەنجامدانی نەخشەکەم خۆم گەیاندە شەقامێکی چۆڵ. تا بە دەستووری کابرای هاوشاریم لە یەکێک لە فلکەکاندا خۆم بخەمە بەر ئوتومبێڵێکی دوا مۆدیل، ترس و لەرزێکی سەیرم لێ نیشتبوو. هەر جارێک کە ئۆتۆمبێڵێکی لەبار تێدەپەڕی و دەمیست خۆمی بخەمە ژێر هێزێکی نادیار ڕای دەکێشامە دواوە خەریک بوو کات بەسەر بچێ لە دوورە ئۆتۆمبێڵێکی سپۆرتی دوامۆدیل دەهات کە نزیکتر بۆەوە سەیرم کرد چیژێکی قژزەردی عینەک لە چاو لە پشت سوکانەوە دانیشت بوو لەمە چاکتر دەست ناکەوێت بڕیارم دا لە چاو نوقاندنێکدا خۆم فڕێدایە بەر ئوتومبیلەکەی کچەکە بە شارەزایی و چاپوچێکی زۆرە ئۆتومبیلەکەی لێلادام و ڕەت بوو منی سیا چارە و نەگبەت کەوتمە ژێر ئۆتومبیلێکی کۆنەی داڕزاوە دوای ئەوەی سی پێنج ڕۆژ لە خەستەخانەدا کەوتم ئەو جاڕێی ئەقدەسیان دابێتە لام کوڕەکەم بە باوەشەوە بوو بە تۆپزی بەری گریانم گرت کوڕەکەی خستە باوەشم و گوتی شێرە پیاوی من من سەد شکر کە نەمردی هەموو شتێ چار دەکرێت تەنیا مەرگە کە چاری نییە بە پێکەنینێکی تاڵەوە گوتم ئەقدەس گیان کە دەوڵەت پێم دەڵێ مردووی ئیدی زیندوو بوونم چ کەڵکێکی هەیە ئەقدەس بۆ ئەوەی قسەکە بگۆڕەگوتی بزانە چ منداڵێکی یە سکسوکە کت و مت لە تۆ دەچێت خوا بکات بەختیشی وەکو من نەبێ ئیشاڵا بەختی تۆش چاک دەبێ لاقدەسم پرسی نێوت ناوە چی گوتی یەحیا مانای چیە؟ هەمان مانای ناوەکەی خۆتە بە زمانی عەرەبی بە زیندە دەڵێن یەحیا کوڕەکەم بە خۆوە گوشی گوتم ناودێربی ڕۆڵە جیان ئەقدەس و کوڕەکەی گەڕانەوە بۆ ماڵێ دکتۆر قولیدا دوسێ ڕۆژی دی لە خەستەخانە دەرم دەکەن ئەم هەواڵە لە بری ئەوەی دڵخۆشم کاپتر پستی کردم چونکە نامزانی دوای ئەوەی لە نەخۆشخانە دەربچن چی بکەن بۆ سبەی ئەقدەس هاتەوە بۆ نەخۆشخانە بڕیار نەبوو ئیدی ئەوان بێن هەستم کرد شتێ ڕوویداوە و ڕووداوێکی گرنگ قەوماوە بەر لەوەی من قسان بکەم، ئەقدەس بە خۆشیەوە گوتی، بابم زەلامێکی ناردووە و کاغەزی بۆ نووسیوین بە زووترین کات بگەڕێینەوە بۆ لای خۆمان. پیرۆزبایی منداڵەکەشی لێ کردووین. پارەی گەڕانەوەشی بۆ ناردووین. کامم بیست ئیسراحەتم کرد. لە ڕاستیدا هیچ شوێنێ بە ئەندازەی زێدی بنیادەم خۆش نییە. خوایە ئەستەمبۆڵ وێران بێ کە ئەم هەموو خەڵکە بەرەو خۆی ڕادەکێشێ و ئاوارەیان دەکا. دوای دوو ڕۆژان لە خەستەخانە دەرچووم یەک ڕاست گەڕاینەوە بۆ لای خۆمان ئەم جارەیان سێ کەس بووین دایک و بابی ئەقدەس پێشوازیەکی گەرمیان لێکردی یەکەم کارێک کە دەستم پێوەدا دەرکردنی ناسنامە بوو بۆ یاحە نەمدەویست وەکو خۆم ئاوارە و سەرگەردان بێ دەست بەجێ ئارز و حاڵێکم نووسی بۆ دایرەی ئامارم برد مامورەکە گوتی دوای دوو ڕۆژی دیوەرەوە ناسنامەکە ئامادەیە دوای دوو ڕۆژان یەحیان خستە باوەشی دایکی و پێکەوە چوین بۆ دایرەی ئامار ماموری بەرپرس کە چاوی پێمان کەوت گوتی کارەکەتان جیروگرفتی تێدایە سەری خۆم گرت و بە نیگەرانیەوە پرسییم بۆچی جیروگرفتی چی مامورەکە گوتی تۆ ناتانی ببی بە بابی ئەم منداڵە یانی چی چۆن ناتوانم ببم بە باوکی کابرای مامور کۆنە دەفتەرێکی قەبەی هێنا کردیەوە گوتی بە گوێرەی دەفتەری ئامار تۆ پ پێ ساڵ لەمەوبەر شەهید بووی لەپڕ کۆنتڕۆلی خۆم لە دەستدا و هاوارم کرد، من نەمردووم! بە چاوی خۆت دەبینی کە زیندووم. ئێوە مردوون. ئێوەی فەرمانبەری هیچ و پووچ و نافامیدە و ناشی مردوون. کابرای ماموور وەکوو گورجی زامدار ڕاپەڕی و لە من توندتر هاواری کرد، تانە لە من دەدەی؟ لە کاتی ئەنجامدانی وەزیفەشا ها؟ ئێستا پێت نیشان دەدەم. دەستی درێژ کرد کە یەخەم بگرێ. مستەکۆڵەیەکم بەنێو دەمیدا کێشا، لەسەر کورسییەکەی خۆی تەختم کرد. کۆمەڵێک بەسەرماندا ڕژان و دەستیان گرتم و بێ گوێدان بە هاوار و گریان و پاڕانەوەی ئەقدەس بۆ پۆلیسخانەیان بردم فایلیان بۆ کردمەوە لەوێەوە بۆ شاریان هێنام و ئەوە تا وا لەگەڵ ئێوەدا بەندیەکان بە یەک دەنگ هاواریان کرد تازە بۆیان دەرکەوت کە بەندا لە بەرچی کەوتۆتە زیندانەوە زیندە کەمێک بێدەنگ بوو درێژەی پێدا بەڵێ برادران هەموو خەتاکەی من ئەوە بوو کە ئامۆژگاریەکەی وەستا سلێمانم فرامۆش کرد ئەگەر بە قسەی ئەوم کردووە و لە کاتی تووڕەییدا جنێوم بە ڕۆژگار بدایە حاڵم بەو حاڵە نەدەبوو چونکە لە یاساکانی ئێمەدا جنێودان بە ڕۆژگار و فەلەکی چەپگەر تاوان نییە دەنگی شاوری مامورە بستە باڵەکە کاتی خەوتنی ڕاگەیان بەندەکان کە هەریەکەیان حاڵەتێکی تایبەتی هەبوو خزانە ژێر جێگاکانیانەوە خەویان لێکەوت سبەی بەیانی زوو مایکریفۆنی، زیندان، زیندەی داوا کرد کە بچێ بۆ نووسینگەی زیندان. ڕدێن سپی قاوشەکە گوتی. زیندە، وابزانم بڕیاری ئازادیت دراوە. زوو کەشتەکانت بپێچەوە. پێش ئەوەی زیندە لە جێی خۆی هەستێ، مامورە بستە باڵاکە هاتە ژوورەوە و مژدەی ئازادیی زیندەی ڕاگەیاند. بەندییەکان بەمە ڕازی بوون و ناڕازیش. پێیان خۆش بوو کە زیندە دوای ئەم هەموو دەردەسەری و ئاوارەییە دەگەڕێتەوە نێو ماڵ و منداڵی خۆی. پێشیان ناخۆش بوو چونکە هیچ کاتی حەکایەت خوانێکی وەکو زیندە شیرین زمانیان دەست ناکەوێت لە ماوەی ئەو چەند شەوەدا بەندێکان نیان دەزانی کەی شەو دێ و کەی ڕۆژ دەڕوە زیندە بە پاشەکەوتی ئەو پارەی کە بەندێکان پێیاندا بوو جل و بەرجی سپۆرت و چاچی کڕی بوو لەبەری کردن و پێڵاوی تازەی لە پێکرد کراسی سپی پۆشی ئاخی بەست بە جۆرێ شێوەی گۆڕابوو کەسێ نەی ناسیبا وای دەزانی بەڕێوبەری گشتیە بەندەکان زیندەیان تاکو بەردەرگا بەڕێ کرد دوای ڕۆیشتنی ئەو هەموو چاویان پڕ بوو لە فرمێسک.